وَإِن کانوا من قبل لفی ضلال مبین. خوا ئەو زاتەیە کە ناردوێتی لە ناو نەخوێنەواراندا پێغەمبەرێک لە خۆیان، دەخوێنێتەوە بەسەریاندا نیشانەکانی خوا، پاکیان دەکاتەوە، وە قورئان و فەرموودەی پڕ سوودیان فێر دەکات، هەرچەندە ئەوان لەمەو پێش لە گومڕاییەکی ئاشکرادا بوون. واللە لا یهدی القوم الظالمین. نموونەی بەسەرهاتی ئەوانەی کە تەوڕاتیان درا بەسەردا لە پاشان هەڵیان نەگرت واتە ڕەفتاریان پێ نەکرد وەک گوێ درێژێکە کە کتێبێکی زۆری هەڵگرتبێ ئای چەند خراپە نموونەی ئەو گەلەی کە نیشانەکانی خوایان بە درۆ زانی و خوا ڕێنموونی گەلی ستەمکار ناکات. ذلکم خیر لکم ان کنتم تعلمون. ئەی ئەوانەی کە باوەڕتان هێناوە، کاتێک کە بانگ درا بۆ نوێژ لە ڕۆژی هەینیدا، بە پەلە بڕۆن بۆ یادی خوا و نوێژی هەینی، وە واز لە کڕین و فرۆشتن بهێنن، ئا ئەوە بۆ ئێوە چاکترە، بڵاوەی لێ دەکەن بۆ لای ئەو بازرگانییە و تۆ بەجێ دێڵن بە ڕاوەستاوی لەسەر دووانگە، ئەی محەمەد بڵێ، ئەوەی لای خوایە چاکترە لە شتی بێهوودە و بازرگانی و خوا باشترینی ڕۆزی دەرانە.